گومانم لە درهەمێک هەبێت ئەوە ڕەت بکەمەوە پێم خۆشە لەوەی کە هەزار درهەم یاخود شەسەد درهەم بکەمە خێر و بیبەخشم کەواتە خۆپاراستنە کە ئینسانی مسلمان خۆی لێ پارێزێت غەشکردن زانایان تەنها کورتیان نەکردوتەوە لە غەشکردن لە کڕین و فرۆشتندا بەڵکو ئیمام حاتەمی کوڕی ئەسڵم ئەفەرموێت هەر کەسێک بەلای گۆڕستانێکا بڕوات بیر لە مردن نەکاتەوە و ئیسیفادە بەو ڕۆشتنەی نەکا کە بەلای گۆڕستانەکەدا ڕۆشتووە ئەوە غەشی لە خۆیش و لە مردوەکانی گۆڕستانەکەش کردووە لەبەر ئەوەی ئەوە جێگەی تێفکران و بیرکردنەوەیە کە ئینسانی مسلمان مردنی لەبیر بێت پارەی حەرام کۆ نەکاتەوە لەبەر ئەوەی هەرچەندێک کۆی بکاتەوە محاسبەکەی قورستر و گەورەتر ئەبێت عمەری کوڕی عەبدولعەزیز وەکو پێشەوای مسلمانان کاتێک کە سەرکردەی مسلمانان بوو میسکیان هێنا میسک کە بۆنی خۆشە جۆرێکە لە عەتری گرانبەها کاتێک کە ئەیانکێشا لوتی خۆی ئەگرت ئەیانوت بۆچی لوتی خۆ دەگرێی فەرمو ئەو مڵکی گشتی مسلمانانە پێم دروست و جایز نییە کە بە تەنها من بۆنی بکەم ئەوە خۆپاراستنی ئەو زانا گەورانە بووە بەرامبەر بە خەڵکی و هەروەها خیانەت نەکردنیان لە خەڵکی و هەروەها غەش نەکردنیان لە خەڵکی هەر بۆیە مارێکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێبێت ئەی فەرموو